السلام علی سیدنا محمد وعلی آله وأصحابه أجمعین ئیماندارانی بەڕێز میوانانی ماڵی خوای پەروەردگار لە مانگی پیرۆزی ڕەبیعی یەکەمداین لە مانگی پیرۆزی وەلادەتی حەزرەتی ڕەسوول اللهداین صلی الله عليه وسلم لە هەموو کۆڕ و دانیشتن و مەجلیسێکا و لە هەموو وتارێکی جومعەدا پێویستە ئینسان لە خزمەت پێغەمبەرا بێ صلی الله علیه وسلم بەتایبەت دنیای ئەمڕۆ کە بۆتە دنیایەکی پڕ لە مناسبات هەج ڕۆژێک دەڕوا و شتێکی کە بەسەرا دێ و مناسبەتێکی نوێ بۆ ئەم خەڵکە دەخوڵقێندرێ ناشکرێ بەسەریا تێپەڕی. ناکرێ ئەو هەموو گەنج و لاوەی لەم وڵاتەدایە لە حەقیقەتی شتەکان تێنەگا. پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ئەگەر بە لاشە لە ناوماندا نەماوە، هەموو ڕۆژێ قورئان و سوننەتەکەی لە ناوماندا زیندووە. واجبی مینبەر و میحرابی مزگەوتە لەگەڵ خەڵکا بژیا. بەرچاوڕۆشنیان بۆ بکا، ڕێبازی پێغەمبەریان صلی اللە علیە وسلم بە پێی توانا بۆ ڕوون بکاتەوە. ئەگەر چی وەکو عەرزم کردن مانجی لە دایک بوونی پێغەمبەری خاتەمی ئەنبیا و مرسەلینە صلی اللە علیە وسلم ئەبوایە باسی مەولودمان بکردایە بەڵام باسێکی ضروریش لە پێشە کە هەر لەم هەفتەیە ئەگە بکەوێتە هەفتەی داهاتوو تازە بە کەڵک نامێنێ ئەویش ڕۆژی چواردەی دووە چواردەی دوو کە دەکاتە ڕۆژی دووشەممە، ئەشیبینین لە هەموو کەناڵ و ڕاگەیاندنە جیهانی و ناوخۆیی و کوردیەکانیشەوە بابەت و باسی لەسەر دەکرێ و مسوڵمانیش زەرورە لێی بە ئاگابێ ئەویش پێی دەڵێن ڕۆژی خۆشەویستی ڕۆژی عاشقان ڕۆژی دڵدارەکان بەڵام زۆر باشە ئێمەی مسوڵمان هەر وشەیەکمان بیست تۆی خۆشەویست، تۆی برای ئازیز، تۆی خوشکی ئیماندار، قەت چاولێکەری کوێرانە مەکە. بزانە ئەمە لە چییەوە هاتووە، ئەمە بنچینەکەی چییە، کتێبی بۆ بخوێنەوە. خۆ ئەگە تۆ بۆ خۆت ئەو مەجالەت بۆ نەڕەخسا، ان شاء اللە ئێمەی مامۆستای ئایینی مینبەر و میحرابی مزگەوت بە پێی توانا، باسی دڵداری و عاشقێتی نەبوو، دەوڵەتێک هەبوو دەوڵەتی ڕۆمی، دەوڵەتی ڕۆمانی، کە پایتەختەکەی شاری ڕۆما بوو، شاری ڕۆمای ئێستا ڕۆمیلیوس بنیاتی ناوە، پاشایەک بۆ ناوی ڕۆمیلیوس بووە شاری ڕۆمای بنیات ناوە، دەوڵەت و ئیمپراتۆریەتەکەش پێی وتراوە دەوڵەتی ڕۆمانی، هەتا کە ئیسلام لە بەینی برد دەوڵەتێکی زلهێزی جیهانی بوو، وەکو ئەمریکای ئێستا دەسەڵاتدار و هەیمەنەی هەبوو بەسەر دنیادا. پاشای ئەو وڵاتە واتە ڕۆملیوس وا دەزانرا کە باوک و دایکی بە منداڵی نەماون، دەڵە گورجێک ناوی هاڤیا بووە، هاتووە هەموو ڕۆژێ شیری داوەتێ. دەیانگوت ئەو جورئەت و ئازایەتیەی هی ئەو دەڵە گورگەیە کە شیری داوەتێ. لە ڕۆژی چواردە ی دوو دا ئەو دەڵە گورگە هاتوە شیری داوەتێ بۆ یاد کردنەوەی ئەو مناسەبەتە هەموو ساڵ دەدەهاتن سەگێکیان سەر دەبڕی کە لە ئاینی ڕۆمانی ئەو سەردەمەدا سەگ هێمای خوای پاکێتی بوە پەنا بەخوا بزنێکیشیان سەر دەبڕی بزنیش هێمای خوای پیت و بەرەکەت بوە دوو گەنجی تازەلاویشیان دێنا ڕوت و قوتیان دەکردنەوە یەکیان خوێنی سەگەکە و یەکیان خوێنی بزنەکەیان بەسەرا دەکرد بە ناو شاری ڕۆمای ئەو سەردەمەدا شارێکی عەزیم و گەورە بوو پایتەختی وڵاتی ڕۆمانیا بووە دایانگێڕان ئەو کەسانەی کەوا ئومێدی منداڵ بوونیان هەبووبێ و منداڵیان تا ئەو کاتە نەبووبێ و نەزۆک بووبن دەچوون زمانێکیان لەو خوێنە پیسە دەدا کە بە لەشی ئەو گەنجانەوە بوو دەیانگوو مناڵی دەبێ ئەوە هەموو ساڵە ئەمە دووبارە دەبۆوە ئەوە بیروباوەڕیان بوو جا ئینسان ئەگەر خوای نەناسی هەر ئەگەڕێ بە دووی خوایەکە کە خوای حەقن نەدۆزیەوە کە ئەڵڵایە مێشکت پڕ دەبێت لە بیر و بۆچوونی بەتاڵ ئە ئەو جەهالەتی ئەو زەمەنە ئەمە بەردەوام هەموو ساڵێ نوێ دەکرایەوە هەتا ساڵی 270 زینی واتە توان 970 ساڵ چواردەی دوو ئەو جەژنم بتپەرستێ بوو ساڵی دوو سەد و حەفتا ی زاینی بوو. ئیمپڕاتۆریەتی ڕۆمانی لەو وەختە ناوی کلودیوسی دووەم بوو. لە جەنگا بوو لەگەڵ نەیارەکانیدا. بۆ ئەوەی گەنجان بە ژنهێنان و دڵداریەوە مەشغوڵ نەبن وتی هەر کەسێ ژن بێنێ، دەوڵەتی مەسیحی بوو تەبعەن ڕوویدا، هەر کەسێک، هەر قەشەیەک کوڕ و کچێک لە یەک مارە بکا من ئەو قەشەیە لە سێدارە دەدەم یان ئەو گەنجە دەکوژم. خەڵک نەیدەوێرا ئیعلانی نیکاح بکا بە ئاشکرا، کەس نەیدەوێرا ژن بێنە شوو بکا. قەشەیەک ناوی ڤالانتاین بوو، ئا لەوێدا ئنجا ڤالانتاین هاتە پێشەوە کە ئێستا پێی دەڵێن ڕۆژی ڤالانتاین و ڕۆژی عاشقان. نۆ سەد و حەفتا ساڵ دوای چواردەی دوو ڤالانتاین کاکە پەیدا بووە. ئەینا پێشدا جەژنێکی بتپەرستی بوو. ڤالانتاین هات کوڕ و کچەکانی بە دزیەوە لە کەنیسەدا لە یەک مارە دەکردن. هەتا ئاشکرا بوو. ئاشکرا بوو قۆڵبەستیان کرد و بردیانە زیندان لە زیندانا دەرگەوانی زیندانەکە سەیری کرد ئەم پیاوە عیبادەتی خوا زۆر دەکە بەسەر دینی خۆی ئەو زمانەی ئاینی ئیسلام نەبووە ئەو لەسەر دینی حەزەتی عیسا بۆ بە حساب لە کتێبەکانەوە نووسراوە کابرای دەرگەوانی زیندان وتی من کچێکم هەیە چاوی نابینێ، گوێی نابیستێ، زمانی قسە ناکا، قاچی شەلەلە، دوعای بۆ بکە چاک بێتەوە، وەعد بێ من ئەو کچەت دەدەمێ. لە خوا پاڕایەوە خوا شیفای کچەکەی نارد و چاک بۆوە. وتی کچەکەت دەدەمێ، بەڵام قەشە بیری کردەوە لە ئایینی مەسیحیدا ئەوەی زانای ئایینی بێ و پیاوی ئایینی بێ نابێ ژن بێنێ، چونکە لە قەشایەتی دەردەکرێ وتی نا با ناوم بمێنێتەوە باشترە قەشایەتی ناکەم ئەو ئەو زەواجە ناکەم پاشا بانجی کرد وتی ئەگەر بێت و واز لە دینی مەسیحیەت بێنی و بێسە دینی ئیمپراتۆر کلیدیوسی دووەم و ئەم کچە مارەکەی من عەفوت دەکەم و ناتکوژم وتی نەخێر هەر لەسەر دینی خۆم دەمێنمەوە ئەو زەواجە ڕەفز دەکەم و با ناوم لە قەشایەتی نەسڕێتەوە یەکسەر لە ڕۆژی چواردەی دوودا ئەو کاتە سەرپەڕاندن هەبووە لە جیاتی سێدارە بە شمشێر سەریان پەڕاند دوای ئەوە کە مەسیحیەکان هاتنە سەر حکم و دەسەڵاتی مەسیحی ڕۆمانیەکانی زەعیف کرد دەوڵەتی ڕۆمانی بوو بە دەوڵەتێکی مەسیحی لە چواردەی دوودا هەموو ساڵێ یادی لە سێدارەدانی ئەو قەشە ڤالانتاینیان دەکردەوە مێژوو دێتە پێشەوە سبحان اللە ئەم بەسەرهاتانە هەر دەمێنن ئەم چواردەی دۆ و ئەم ڤالانتاینە ئیتر بوو بە باس و خواسی ناو باسان و گەنجان و کوڕان و کچان لە ئەوروپا لە چواردەی دوودا دەهاتن لە هەموو شارەکە لە هەموو دێیەکە کام کوڕەی گەنجە و کام کچەی گەنجە ناویان دەکرد لە تورەکەیەکەوە کوڕەکان لە تورەکەیەکا و کچەکان لە تورەکەیەکا، بە پیاوێکیان دەگوت بە قەشەیەک، وەرە ناوەکانیان دەرێنە. ناوێک لەملا و لەولا، کوڕ و کچێک دەردەچوون، دەیگوت بڕۆن ئێوە بۆ خۆتان ساڵێک بە یەکەوە بن. تا ساڵی داهاتوو، ئەگەر یەکتریتان بە دڵ بوو، ئەوە زەواج بکەن و بیکەن بە ژن و مێردایەتی، ئەگەر یەکتریتان بە دڵ نەبوو، بە یەکەوە نەدەگونجان، ئەمجارە قورعەی بۆ دەکەینەوە یەکی یەکی ئەشکە هەڵبژێرن. هەتا لە وڵاتی ئیتالیا هەستیان کرد بە هەزاران منداڵی بێ شەرعی فڕێدرا وتیان کاکە ئەوە بە کەڵک نایە لێی بێزار بوون ئێستا لە ئەوروپا سەر لەنوێ ئەم جەهالەتە جارشکە زیندوو بۆەوە ئەوانەی چوونە وڵاتی ئەوروپی هەمویان دەیجێڕنەوە بینیویانە کە لەوێ زۆر بە ئازادانە کوڕۆکسێک بۆ خۆیان دەڕۆن بە هەفتە بە مانگ سەفەر بە یەکەوە دەکەن هیچ باسیش نیە و هیچ کەس پێشی عەیب نیە دەڵێ ئەوە چیە لەگەڵت ئەڵێ و بۆی فڕێندمە کچەکە وا دەڵێ یان کوڕەکە ڵەوە گێڕڵ فڕێندمە یعنی کوڕە هاوڕێکەمە یان کچە هاوڕێکەمە ئەڵە هاوڕێمە هیچ مشکلە نیە بە مانگ سەفەری لەگەڵ دەکا بۆ کەناری دەریا و مەلەی لەگەڵا دەکا و ئەوە ئێستا وروپا خەریکی ئەوەیە وە زەواجیش لەوێ گەیشتۆتە ئەو حاڵەتەی ژن و پیاوێک ئەگەر یەکتر ببینن ئەڵێ وەرە با ماوەیەک بە یەکەوە بژین من قاپێک شلە قاپێکی شلە دێنم تۆ قاپێکی برنج من کەوسکێک تۆ چەتاڵێک من دۆشەکێ تۆ سەرینێک هەتا بە یەکەوە ژیان کە یەک جیا بووینەوانە سەرینی خۆت بۆ خۆت و دۆشەکی خۆم بۆ خۆم و هەر یەکە بۆ ماڵی خۆی یانی ئێستا ئامارێک هەیە دەڵێ ئەوروپا و ئەمریکا مەترسی ئەوەیان هەیە تا سەد ساڵیکە خێزان بە یەکجاری لەبەر یەک هەڵدەوەشێ شتێک نامێنێ ناوی ژن و مێردایەتی بێ هەر دەبێتە ڕەفاقەت و هاوڕێیەتی حیفم لێ دێ لە وڵاتی کوردەواری موسڵماندا خەڵکێکە ئێستا دیعایە بۆ ئا ئەو بۆی فڕێند و گێڕڵ فڕێندە دەکا یعنی زەواجی ئیسلامەتی خواناسی و دینداری کوردایەتی پێشتێکی دواکەوتویە و پێ جەهالەتە ئەمەیە ئەم گوڵی سورەش پەیدا بووە ئێستا لە ڕۆژی عاشقان دەبێت جلی سور بێ و گوڵی سور بێ گوڵی سور و جلی سور ڕەمزی خوێنە یعنی خوێنی ئەو سەگ و بزنەی کە کاتی خۆی لە جیاتی ئەو گورگە سەردەبڕدرا ئەها تێیبگە مەبەستەکە چییە هەر کوێرانە شوێنی شت مەکەوە تۆی مسوڵمان کابرا لە تەلەفیزۆنا پێمان دەڵێ ڤالانتاینت پیرۆز بێ ئەخ بەڕێزەکەم پێم بەزەیم پێدا دێتەوە چونکە ئەزانم نازانی ڤالانتاین ڕەمبێ چ بێ یان زۆر زانی و دەتەوێ ئەم خەڵکە هەڵخەڵەتێنی کە لە کاتێکا ئێمە نە قەشەین و نە مەسیحین و نە گاور و جوولەکەین ئەی خوای گەورە نافەرمێ موسڵمان خۆ ئەگەر بەو نیەتە سوزدە بەرێ ئەویش کافر دەبێت تۆ سوزدە بۆ رب العالمین دەبەی بەڵام چونکە لەو کاتەدا هاوکاتی سوزدەی کابرایەکی رۆژپەرستە تۆ مەیبە بۆ خوا تۆ سوزدەکەت واز لێبێنە بەڵام بۆ ئەوەی فێری رەوشتی ئەو نەبی ئەگە سوزدەی نوێش قەدەغە کراو بێ کە بۆ خوایش تاک و تەنهایە، ئەی ڤالانتاین و گوڵی سوور و جلی سوور، ئەبێت بۆ تۆی گەنجی موسڵمان چۆن ڕەوا بێ؟ تکام وایە، با بە ئاگا بین، با شتەکان وەکوو خۆی تێ بگەین. لە ئیسلامدا خەڵکێک ئەم جاڕەم بێ پێمان بڵێ ئەی خۆشەویستی نییە؟ بەڵێ بەڕێزەکەم بەرە واللە ئیسلام سەر تاپا خۆشەویستییە. بەڵام خۆشەویستی کورتکراوە نا تەنها لە عەلاقەیەکی ناشەرعی نێوان کوڕ و کچێکدا، خۆشەویستی ئێمە لە رب العالمینەوە دەست پێدەکا، خۆشەویستی حەق تعالی کە تۆ ئەو خوات لە هەموو شتێ خۆشتر بوێ، بۆچی؟ ئەو خوای لە رەگەزی خۆت رەگەزی بەرامبەری بۆ دروست کردووی، ئەها هەر خوا ئافرەتی بۆ تۆ دروست کردووە، یان ئەی ئافرەت خوا پیاوی بۆ تۆ دروست کردووە، خوا جوانی کردووی، تخوا کێ بە ئارەزووی خۆی جوان دەبێ؟ هەموو ئەو کچەی کە بە جوانی خۆی دەنازێ خوا نەکردە یەک غازێک پێتا بتەقێتەوە دەموچاوت وای لێ دەبێ لە ژوورەوە خۆت سجن کەی ئەو کوڕەی کە بە جوانی و باڵابەرزی خۆیا دەنازێ فەخر بەسەر ئەرزا دەکا لە یەک حادیسەدا خوای گەورە دەتوانێت بتخاتە سەر عەربانەیەک و پاڵت پێوەنێن خوال لە هەموو شتێ خۆشتر بوێ خوای پەروەردگار عەقڵی داویە ئەی گەنج هەر هەزاران گەنجی وەک تۆ هەیە بەس هیچی کەم نیە عەقڵی کەمە ها شێتەو خەڵک گاڵتەی پێ دەکا تۆ خوا گەورە ئەو عەقڵە جوانەی پێ بەخشیوی ئەی لەش ساغی ئەی ئەو گەنجە ئەو کوڕ و کچەی کەوا حەزل لە خۆشەویستیەکە بیر بکەوە لە پێش هەموو شتێکا لە خوا خوا لەشی ساخ کردووی واللهی ئازارێک لە لەشتە لە جەستەتدا بێ بیری هیچ نیە ئیلا نەخۆشێکی خوێن نەبێ خوای گەورە دڵی خۆش کردووی دەیان کوڕ و کچی گەنجمان هەیە تووشی نەخۆشی دەروونی بووە هەر نازانێ ژیان چییە لە هیچی کەم نییە کەچی دڵی ناڕەحەتە تۆ خوا دڵی خۆش کردووی جا توخوا کەسێک ئەو خالیقە نەناسێ کە ئەمانەی هەموو پێ بەخشیوی وەفای بۆ خوا نەبێ تۆ بڵی وەفای بۆ کچی خەڵک هەبێ تۆ بڵێی کچێک وەفای بۆ کوڕی خەڵک هەبێ نە بەخوا خۆشەویستی حەق تەعالا لە پێش هەموو خۆشەویستیەکەوەیە ژیانی ئێمە بە خۆشەویستی دەست پێ دەکا پاشان خۆشەویستی پێغەمبەری نازدار کە خیانەتی قەدەغە کردووە پاشان خۆشەویستی ئەم ئیسلامەتی ئەم ڕێبازە جوانە ئەی ڕێبازی پێغەمبەرانە خۆشەویستی ئەهلی ئیمان کە ئەو خەڵکەت خۆش دەوێت بەس لەبەر خاتری خوا هیچ ئیشێکت پێی نیە و لەبەر خاتری خوا ئازانیەوە چەند خۆشە خۆشەویستی ئەو ئیش و کارەی کە لەسەری وەڵای هەر کەسێ پیشەکەی خۆی خۆش ناوێ وڵاتەکەشی خۆش ناوێ هەر کەسێ وەفای بۆ خوا نەبێ بۆ پێغەمبەر نەبێ بۆ کار و پیشەکەی نەبێ بۆ وڵات و گەل و میللەتەکەی نەبێ توخوا وەفای بۆ دەزگیرانەکەی دەبێ نەخێر بۆیە سەرتاپا خۆشەویستی ئەمانە هەیە بەڵام یەک بۆشایی هەر ماوەتەوە ئەو بۆشاییەش بریتیە لە زەواج لە ژیانی هاوسەری، حەزرەتی ئادەم لە بەهەشتا بوو، کە وتت بەهەشت تەفسیری ناوێ بۆ خۆشی، بەهەشت کە وتت وشەی بەهەشت یەعنی هەرچی بە خەیاڵی مێشکیشتا نەهاتووە خۆشی لەوێدا هەیە، کەچی ئیستەوحەش ئادەم، حەزرەتی ئادەم هەستی بە ناتەواوی دەکرد، ئادەم لە بەهەشتا بوو لە هیچ هیچی نەک هەر کەم نەبوو، ئەوەی بە خەیاڵی پاتایە لەبەر دەستی ئامادە بوو، کەچی هەستی دەکرد دڵی تەنگیەکی هەیە، ناڕەحەتیەکی هەیە، حەوا لە هەموو ئافرەتێ جوانتر بووە هەستا سەیری کرد ئافرەتێک لە تەنیشتێوەیەتی حەوا لە پەراسووی چەپی ئادەم خەڵق بوو بۆ لە پەراسوو بێدینەکان دەڵێنەوە کەم و کوڕیە نەخێر پەراسوو ئەزانی کوێت دەپارێزێت دوو ئەندامی زۆر پێویستی لەشی تۆ کە نەتبێ دەمری دەپارێزێ پەراسوو دەیپارێزێ یەکەم سیەکانت دووەم دڵت بۆ لە پەراسووی دڵ بۆ لە پەراسووی چەپ چونکە دڵ لە لای چەپە چونکە دڵ لەلای چەپە ئەگەر دوو سێ دەقە بەبێ هەناسە بژی یەک لەحزە بەبێ لێدانی دڵن ناژی یەکسەر دەمری بۆیەش وشەیەکی شەرعیە وشەیەکی جوانە من چ بکەم کابرای مسوڵمان بەکاری ناهێنە و پێی شەرمە کاتێک کەسێک بە خێزانی حەڵاڵی خۆی بڵێ دڵەکەم پێی بڵێ هەناسەکەم چونکە خوای گەورە لە دڵ و هەناسەی تۆیا خەڵقی کردووە وەکو دڵ و سیەکانت خێزانت پارێزە ها حکمەتی شەرع چەند جوانە لەو کاتەدا کاتێک کە ناوی وتی ناوت چییە فەرمووی ناوم حەواء حەوا سێ معنای هەیە لە حەیا دواتە ژیان دۆست زۆر حەزی بە ژیانە حەز دەکات لە چۆک دانادا لەبەر ناخۆشەکاندا دووەمیان بە حەیایە لە حەیا ئەوە هاتووە حەتا بڵی بە شەرم و شکۆیە سێمیان لە ئیحتیوا ئەوە هاتووە تە ئامێزی کراوە و گەرمە بۆ هاوسەرەکەی ئافرەتی ڕەسەن لە کوردەواری خۆمان دەڵێ فڵان ئافرەتە نەجیب زادەیە ئەسڵ زادەیە ئەسڵ زادەوە نیە دایکی و باوکی شەیە ئەسڵ زادەوەی وەکو دایکە حەوای وابێ ژیان دۆز بێ نەک هەر قسەیش پێ بکرا دەبەنەوتێک و بەنزینێک بە خۆی داکا خۆی لەناو بەرێ دووەم خاوەنی حەیا و حورمەت بێ نەک بێ شەرمی بە پێشکەوتن بزانێ سێیەمیان ئەو مێردە ماندووەی لە ئامێزیا بحەسێتەوە گە چووە ماڵەوە نەک ماڵەکەی لێ بکا بە جەهەنەم هەر ئافرەتێک ئەو سێی تێدا بێ بەڕاستی ئەوە ئەسڵزادەیە ئەوە چۆدەوە سەر دایکە حەوا تۆی کوڕ چاو بە دووی ئافرەتێکی ئاوادا بژێڕە کە چوو بێتە سەر دایکە حەوای خۆی ئەسڵزادە بێ ئەمجا چێیان دەست پێشکەری کرد ئایا ئادەم پێی گوت وەرە ئامێزم یان حەوا دەست پێشکەری کرد ئەمە مەسەلەیەکی گرنگە لە دینی ئێمەدا یەکەم جار کچ داوای لە کوڕ کرد وەرە ژیانی هاوسەری پێک بێنین وتی چی بکەین بە یەکەوە وتی لیتەسکونە ئیلەیە حەوا پێ وت وتی وەرە باوەشم وەرە با بە یەکەوە ئارام بگرین کەواتە زۆر شتێکی ساتە و ساکارە و شەرعیە کاتێک کچێک بە کوڕێک بڵێ وەرە ژیانێکی حەڵاڵی هاوسەری پاک و خاوێن بە یەکەوە بنین بەڵام بە هەموو کوڕێک نە بەخوا هەموو کوڕێک نا ئەبێ بە کوڕێک بڵێ وەکو باوکە ئادەم ئەویش ئەسڵزادە بێ ئەویش چووبێتەوە سەر ئادەم نەک مەیمون و بەراز ئەویش ڕۆڵەی ئادەم بێ وەکو ئادەم بە وەفا بێ کاتێک کە لە بەهشتەوە هێنرانە سەر ئەم زەویە بۆ ئاوەدانبوونەوەی سەر زەوی و حیکمەتی خوایی ئادەم لە وڵاتی هندستان هاتە خوارەوە دایکە حەوا لە جدە لە وڵاتی عەرەبی سعودی هاتە خوارەوە ها جەدە لە ئەوەوە هاتووە واتە نەنکە گەورەی هەموومان ئەو شوێنی جەدە لەوێدا بۆیە پێڵەن جەدە واتە دایە گەورەی هەموومان ئادەم بە پێیان لە هندستانەوە بە عەوداڵی و شەیدایی ژنەکەی گەڕاوە هەتا دۆزیەوە لە کێوی عەرەفاتە ئەبێ کوڕ ئەگەر ئەگە کوڕەکە ئەوەکو ئادەم بێ ئەوەندە بۆت بە وەفا بێ لە هندستانەوە عەوداڵت بێ و بە پێ وڵات بۆ وڵات بگەڕێ تا دەتدۆزێتەوە لە کێوی عەرەفاتە وەڵاهی شایەنی ئەوەیە کچ پێی بڵێ وەرە با ژیانێکی حەڵاڵی هاوسەری پێک بێنین و هیچ بێ شەرعی نیە و هیچ عەیبێکیش تێدا نیە دینی ئێمە ئەوەیە ئەوە خۆشەویستیەکی پاک و خاوێن و حەقیقەتیە پاشان ئیسلام خۆشەویستیەک دەبینێ لەسەر ئەوەی کە کوڕ و کچ قەد یەکتر نەبینن نەخێر سەحابەیە هاتە خزمەت پیامبەر صلی الله علیه و سلم عەرزی کردی پێغەمبەری خوا بە تەمای خوازبێنی کچێکم لە ماڵێکی زۆر محتەرم و مؤدبە زۆر مسلمان و خواناسن پێغەمبەری خوا فەرمووی بینیوتە وتی نەوەڵای پێغەمبەری خوا بەخوا نەزەر ناکەم چاوم داخستووە هەر نەم بینیوە فەرمووی انظر إليها کاکە پێشەوەی پسیە خوازبێنی بڕۆ جوان جوان سەیری کە جوان تەماشای کە خە کە نەتبینیبێ چ دەخوازی؟ چونکە بینینی سیمایە خۆشەویستی دەخاتە ناو دڵتەوە جارێ مادام بە نیەتی حەڵاڵی جوان جوان بڕۆ سەیری کە ئەمجا بڕۆ خوازبێنی لێ بکە کە بە دڵت نەبوو سیمات بە دڵ نەبوو قسەی لێ مەکە و پەردەپۆشی کە پاشان پێغەمبەری خوا صلی الله علیه وسلم هەموو نیکاحێکی نابەدڵی ڕەت کردەوە کە ئیسلام هات فەرمووی دەبێ هەموو کوڕ و کچێک بەدڵی خۆیان شوو بکەن وەڵاهی ئەوەی لە وڵاتی ئێمە کراوە کچ لەسەر بێشکە مارە کراوە ژن بە ژن بە زۆری لولەی تفەنگ مارە کراوە کچ پرسی پێ نەکراوە هەتا نەگوازراوەتەوە نەیزانیوە دەزگیرانی کێیە وەڵاهی بە شەرعی ئەو محەمەدەی کە مانگی مەولودێتی وەڵاهی هیچی ڕەمبێ بڵێم مارەیی نەهاتوە هەر مارەیی نەهاتوە سەیری فەرموودەکانی پێغەمبەر کە، ئافرەتێکی بێوەژن دەفەرمێ، هاتە خزمەت پێغەمبەر صلی اللە علیە و سلم، ئای کە دادگایەکی عەدالەت هەبێ چەند خەڵک ئازادە، ئێستا ئافرەتێک ئاوا هاوار کا لەناو خەڵکا بڵێ ئەوەم لێ بەسەرهاتووە خەڵک حەیای دەبا. لە مزگەوتی پێغەمبەرا دەنگی بەرز کردەوە، ئەی پێغەمبەری خوا باوکم مارەی کردووم لە پیاوێک وەڵڵاهی ئاگام لێ نەبووە، وەعد و بەڵێنی پێداوە و منی پێشکەش بەو کردووە و هەموو قەول و قەرارێکیان بڕاندووەتەوە، پێغەمبەر فەمووی دەی دەڵێی چی وتی زۆرم پێ ناخۆشە ئەو پیاوەم ناوێ پێغەمبەر ڕەد نیکاحه فەرمووی ئەو نیکاحە بەتاڵ بۆ با باوکت هەر بۆ خۆی بڵێ کە خەز حەزت پێی نییە ئیتر قسەی باوکت ناخوا دواتر کچێک جارێکی تر هات وتی ئەی پێغەمبەری خوا باوکم منی داوە بە برازاکەی خۆی ئەڵێ پارو لە دەم بەربێتەوە بۆ کۆش باشە بەڵام وەڵڵاهی من ئەو ئامۆزایەم وەکو برا دەبینم بەخوا حەز ناکەم ببێ بە هاوسەری ژیانم شووی پێ ناکەم بەڵام ئەی پێغەمبەری خوا تازە باوکم مارەی کردووم وەعدی داوە ئینکاح و تەزویجی کردووە پێغەمبەر فەرمووی فخیرها النبی فەرمووی خۆت موخەیەری کچەکەم حەز دەکەی شووی پێ بکە حەزت لێ نییە قسەی باوکت لەم شوێنەدا سقوت دەکا و دەوەستێ کە بەرامبەر بە حەزی تۆ بێ سبحان اللە دەفەرمێ جارێکی تریان کابرایە کاتە خزمەت پێغەمبەری خوا صلی الله علیه و سلم عرضی کرد ئەی خۆشەویستی خوا عبدالله کوڕی عباس دەگێڕێتەوە فەرموو والله من منداڵێکم هەڵگرتەوە بابی شەهید کرابوو نەمابوو داکیشی شووی کردەوانێ زڕباوکەکەی بەخێوی نەدەکرد ئەو کچە چکۆلە بێباوکە هەتیوەم بەخێو کرد حتا ئێستا عازەب بووە وەڵڵاهی ئەی پێغەمبەری خوا لە ئەولادی خۆم خۆشترم دەوێ وەڵڵاهی حەز دەکەم لە کچەکەی خۆم بەختەوەرتر بێ چونکە من لە پێناوی ئەو خوایە ئەو کچە هەتیوم بەخێو کردووە هەڵم گرتووەتەوە ڕەنجی شەو و ڕۆژمان لەگەڵ داوە لەگەڵ خێزانما ئێستا لە خوا بەزیا بێ عازە بۆ وەختی خوازبێنێتی دوو کەس بە یەکەوە هاتوون بۆ خوازبێنی وەکو یەک مسوڵمانن وەکو یەک مەرد و پیاون یەکیان تا بڵی بنەماڵەیەکی دەوڵەمەند و بازرگانن بەڵام بەخوا کوڕەکەی کان هەتا بڵی فەقیر و دەست کورتە ئێستا ئێمە بە خۆمان لەبەر خاتری کچەکە دەڵێین ڕۆڵە، خانووی هەیە، وڵاخی سواری هەیە، ماڵ و حاڵی هەیە، پارەی هەیە، ڕۆڵە گیان شوو بەم کوڕە دەوڵەمەندە بکە، کەچی سبحان اللە ئەو کچە دڵی بەو کوڕە هەژارەوەیە، ئەی پێغەمبەری خوا چی بکەین؟ پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم فەرمووی دڵی کچەکە بە کامیانەوە بوو بیدە بە ئەویان، ئەو هەژاریەی بۆ باشترە بەڵام بە دڵی خۆی بحەزێتەوە، ئەو دەوڵەمەندە ئەگە دڵی نەحەسایەوە بە دڵی نەبوو دادێکی ئەو نادا ئەوە شەرعی پێغەمبەرە صلی اللە علیە وسلم ئەوە خۆشەویستیە لە دینی ئێمەدا پێغەمبەری خوا باسی عاشقانی کردووە لم یرا للمتحابین غیر النکاح فەرمووی واللهی نابینم هیچ شتێک دەردی دەرمانی دەردی دڵی دوو عاشق و خۆشەویست بکا تەنها نکاحی حەڵاڵ نەبێ واتە، ئامۆژگاری کردم فەرمووی، ئەی باوکی بەڕێز، ئەگەر کوڕێک لە دەرگای دام، اذا جاءکم، هات بە قاچاخ لە دەرگای دا خیانەتی لێ نەکردی، من ترضون دینه و خلقه، دوو شتی سەیر کە، دین و ئیمانی، ئەرێ ئەهلی مزگەوتە نوێژ دەکا، ڕۆژوو دەگرێ، ئەهلی دینە، و خلقه و ڕەفتار و ئەخلاقیشی جوانە، چونکە هی وایە نوێژیش دەکا بەڵام دڵ پیسە، هیوایە نوێژیش دەکا بەڵام مڕچ و مۆن و عەبوسە فەرمووی دین لە بەینی خۆت و خوادا خولوقیش کە بەرهەمی دینە ئەخلاقی جوان با لەگەڵ کچەکەیا ڕووکراوە بێ زەردەخەنە لەسەر لێوی بێ دڵی پیس نەبێ ئینسانێکی بەڕێز بێ هەیە نوێژ دەکا و چروک و بەخیلە کچ دەفەوتێنێ نەخێ با سەخی تەبیعەتیش بێ ئەو دوانە تێدا بینی سەربەخۆ بوو گەنجێکی بە شەهامەت بوو دەفەرمێ فزویجوه کاکە هەست سێ و دووی لێ مەکە بیدەیە مادام کچەکە هەستت کرد بە دڵیەتی و کوڕەکەی بە دڵە واللهی بیدەیە سەدەی بیست و یەکە لە دوو هەزار و یانزە دا دەژین چەند ڕووداوم بەداخەوە ئاگا لێیە کچەکە بە ئەو پەڕی دڵ حەز دەکا شوو بەو کوڕە بکا واللهی کوڕەکە هەرچی عەیب و کەم و کوڕی بێنیەتی یان دایکی ناهێڵێ یان باوکی ناهێڵێ یان مامێک ناهێڵێ هیوا هەیە کوڕەکەوە ژنی هێنا و دوو سێ مناڵیشی هەیە ئەو کچە داماوە هێشتا لە ماڵی باوکی ماوەتەوە بە ناحەق ناهێ شوی پێ بکا. ئێ کاکە بۆ ناهێڵی بۆ بە شەرعی خوا لم یرا للمتحابین غیر الزواج هەر کوڕ و کچێک بە شەرعی خوا بە حەڵاڵی و بە پاکی یەکتریان خۆشویست چارەسەری ئەو دەردە ئەوەش دەردە وەک کەلێنێکی ناو دڵە مەڵحەمەکەی ئەوەیە نیکاحیان لەبەینا بکەی ە کار ئاسانیان بۆ بکەی وە پێغەمبەری خوا ئامۆژگاری کردین بۆ ئەم سەردەمەشە فەرمووی ئەی باوکان و دایکان زەویجو ئەبنائەکم و بەناتەکم کوڕەکان و کچەکانتان دامەزرێنن هەر وەکو ئێستا ڕم بێ بڵین باشە کوڕە سەحابە عەرزیان کرد قوربان ئەوە کوڕەکانمان دامەزراندن ئەی کچەکان چۆنیان دابمەزرێنین فەرمووی حلوهن الذهب والفضە، چۆن بۆ کوڕەکەتان کە ژن دێنە ئاڵتوون و پارە و زێڕ و زیوی بۆ دەکەن، بۆ کچەکەشتانی بکەن، کچەکەت بڕازێنەوە بە ئاڵتوون. وأجلوا لهن الكسوة جلوبەرگی جوانی لەبەر بکە، با وەک قەرەج نەنوێنێ فەقیرە، ئێ کچێکی عازەبە ئەگەر جلێکی جوانی لەبەر بێ خەڵک سەرنجیشی ڕادەکێشێ. وأحسنوا إليهن بالنحلە، فەرمووی دیاریان پێشکەش کەن. قەیچەکە کوڕەکەت مڵکێکت داوەتێ ئەی بۆ نایدەی بە کچەکەت؟ وەڵڵاهی زۆر ئاساییە پیاوێک سەیارە بۆ کچەکەی بکڕێ، بەڵام ئەگەر نەوەی ئادەمی تووش ببێ، نەک بینیومە لە فلیم کارتۆنە تۆم و جیری مشک و پشیلەش دڵداری دەکا پشیلە حەز لە پشیلە دەکا دوو پشیلە ئەویان مشکێکی بۆ دەبا و ئەویان بۆی دەمیاوێنێ ئەم نوکە نوکی موبایل و ئەمانە و نامە گۆڕینەوەی ئێستا میاو میاوی تۆم و جیریە ئەوەی نەوەی تۆم و جیری بێ حەق وانیە کچی بدەیتێ بە کەڵکی نایە چونکە دوای پشیلەیەشکە لێ هەڵدەگێڕێتەوە ئەوە نابێ بەس بش بسپێری بە دمی پشیلە ئەگەر نەوەی ئادەم بوو بەڵکو بە تموحی ئەرزەکە بە تموحی خانوەکە واللهی زۆر ئاسایە چۆن خانو بۆ کوڕەکە دەکەی بۆ کچەکە شتی بکەی کوڕێکی فەقیر و هەژار هاوشانی کچەکەتە بەڵام چونکە فەقیرە ناتوانێت بێتە خوازبێنی واللهی هیچ عیبەی تێدا نیە بە شەرعی خوا لە ڕۆژی خوا شەویستیدا خانوێکی بۆ بکە دەستی کوڕەکە بگرە و بیهێنە سەر ماڵ ئەگە تۆ مسوڵمانی ئەمە ڕێبازی پێغەمبەری خوایە صلی الله علیه وسلم و ئەو کوڕەش ئەگە مسوڵمان و وەفادار بێ هەتا ماوە ئەولادی ماڵت دەبێ وەڵای لە کوڕەکەی خۆت بۆت باشتر دەبێ ئەویش وەفاداری دەنوێنێ پاشان لە کۆتای وتارەکەدا ئەوە دەڵێم زوڵم لە وشەی خۆشەویستی دەکرێت بە ناوی ڤالانتاین و ڕۆژی عاشقان و ئەمانەوە خۆشەویستی ڕاستەقینە نۆ قۆناغە، قۆناغی یەکەم گەنجەکە هەست دەکات جەستەی گۆڕاوە، کوڕ و کچ هەست دەکان باڵغ بووە، دووەمیان وردبوونەوە و گەڕان، ئەمجا چاو ورد دەکاتەوە بەرامبەر ڕەگەزی بەرامبەر، ئەو غەریزەیە لە ناخیا دەجووڵێ، سێیەم جەزب و ڕاکێشان، حەز دەکات ئەمجا بە شوێنیا وێڵ بێ، چوارەم هۆگر بوون و ئولفەت، ئەمجا حەز دەکات بەردەوام کوڕە حەزی لەگەڵ کچانە، کچش حەزی لەگەڵ کوڕانە، قۆناغێکە وایە و زانست وا دەڵێ. پێنجەم، ئەمجا خۆشەویستی دەست پێ دەکا. شەشەم، زاڵ بوونی خۆشەویستی لە خۆشەویستی زبێەستە کە لە قورئانا دەفەرمێ مەوەدە، وجعل بینکم مەوەدەتە وەڕەحمە نافەرمێ مەحەبەتە وەڕەحمە، مەوەدە لە خۆشەویستیش بەهێزترە، ئەو خۆشەویستیەی حەزرەتی رسول اللە صلی اللە علیە وسلم کە عەمری کوڕی عاس سەرکردەیەکی سەربازی بوو لە غەزای ذات السلاسیل گەڕایەوە و پشتی کافرەکانی شکاند، وتی، من زۆر دەمێک بوو دوژمنایەتی ئیسلام و پێغەمبەرم دەکرد، ئەمڕۆ گەورەترین سەرکەوتنی سەربازیم بەدەستهێناوە، ئێستا پێغەمبەری خوا لەبەر چاوی ئەو هەموو گەورە پیاوەی ئەنسار و موهاجیرینە ناوی من بەرز دەکاتەوە، بە فرسەتی زانی بە هەزار خەڵکی زیاتر لێ بوو لە سەرکردە سەربازی و پیاوماقوڵان و ڕیشسپیانی ئەسحاب، فەرمووی ئەی پێغەمبەری خوا یەک پرسیارت لێ دەکەم، وتی، فەرموو عەمر، فەرمووی، ئەی پێغەمبەری خوا، لەناو دڵی تۆدا گەورەترین و خۆشەویستترین کەس کێیە؟ وتی، ئێستا پێغەمبەر دەفەرمێت تۆی، چونکە ئەو سەرکەوتنە گەورە بەدەستهێناوە. پێغەمبەر صلی الله بێ سێ و دوو دێکردن فەرمووی، خۆشەویستترین کەس لەناو دڵما عائیشەیە. سبحان الله چ سەرکردەیەکی سەربازی ڕئیس جمهورێکی ئەم سەردەمە هەیە ئاوا لەناو باسی عسکەری و سەربازیدا نەشی گوت خێزانەکەم ها سەیری حەدیسەکە کەن نەی فەرموو خێزانەکەم فەرمووی عائیشە هەر ناوەکەشی هێنا یەکسەر عەمر وتی فرسەکی قۆزتەوە وتی ئەی پێغەمبەری خوا ڕاست دەفەرمووی مەبەستم لە ژنان نەبوو مەبەستم وایە لە پیاواندا چ کەسێکت لە هەموو کەس خۆشتر دەوێ فەرمووی ئەبوها باوکی عائیشە سبحان الله لەوێشدا نەیفەرموو ئەبوو بەکری صدیق خۆ ئەبوو بەکر ئەوەندە مەشهورە تعریفی ناوێ لەوێشدا فەرمووی ئەبوها باوکی عائیشە یعنی بەهۆی عائیشەوە ئەبوو بەکریشم زیاتر خۆش دەوێ فەخرە ئینسان باسی خەزوری بکا بە حورمەتەوە. فەخرە ئینسان بڵێ خێزانەکەم لە هەموو کەسێ خۆشتر دەوێ. ئەوە خۆشتەویستە ئەوە مەوەدەیە یانی لە حوبیش تێپەڕی کردووە. پاشان ئینسان دەگاتە قۆناغێک کە پێی دەڵێن قۆناغی عیشق. عیشق ئەوەیە یانی یەک سانیە ئەم ئینسانە دوای سەدان ساڵیش خۆشەویستەکەی لە بیر ناچێتەوە. یەک ڕووداوی کوردەواری بچووک هەیە زۆر جێگەی سەرنج و تێڕامانە مامۆستای گەورەی کۆیە مامۆستا مەلا محەممەدی جەلیزادە بە ڕەحمەت بێ لە تەفسیرەکەی خۆیدا لە تەفسیری کوردی بۆ کەلامی خواوەندی کە تازە چاپ کراوە ئەگێڕێتەوە دەفەرمێت لە خزمەت باوکما بووم باوکم بۆی جێڕامەوە وتی ڕۆڵە محەممەد گەنج بووم سەرەتای خوێندنم بوو هەرزەکار بووم دڵم چووە سەر کچێک ناوی حەلیمە بوو خەڵکی کۆیە بوو دراوسێمان بوو ناسیاومان بوو بەڵام بە قەدەری خوایی کارێک هاتە پێشەوە بێنم باوەجان کارێک هاتە پێشەوە ئەو ئافرەتە بنەماڵەکەی ڕازی نەبوون لە باب و باپیرانەوە تۆزە نیزاعێک هەبوو بوونە باعیسیەوەی ئەو حەلیمەیە نەدەن بە من سبحان اللە فەرمووی منیش لەبەر حورمەتی ئەو کچە کە ئەوەندە بەڕاستی خۆشم دەویست لەبەر حورمەتی بنەماڵەکەیان پەردەم بەسەرادا و وازم لێ هێنا و لە هیچ شوێنە باسم نەکردەوە حەلیمە شووی کرد و ڕۆیشت کۆی بەجێهێشت چەند ساڵ دوای ئەوە من ژنم هێنا و چەند مناڵم هەبوو ڕۆژێ لە سەربانی مزگەوت فەرمووی قەدەمم لێ دەدا و پیاسەم دەکرد و شعری ئەوانەی کە لە دەرسی فەقیاتی شعری سویتی ئەوانم لەبەر دەکرد فەرمووی سبحان الله لەنکاو بۆنێکم بۆ هات توخوا با منیش ناوک سەرگەردان بم من ئەمە تاقی دەکەمەوە ئێوە بڕۆنە سەر ئەو ڕێگای بزان کاروانچی ئەمڕۆ کێ دێ بۆ ناو شاری کۆیە کە چوون وتیان وەڵڵاهی حەلیمە لەو وەختە هاتووە شاری کۆیە نەخۆش بوو یەکێ لەو دیانەی دەوری کۆیە بە نەخۆشی بۆ خەستەخانەی کۆیان هێنابوو فەرمووی سبحان اللە هەی بە سوڵتان هاتم دیوە من بۆنی حەلیمەم بۆ دەهات جا مامۆستای گەورە دەفەرمێ باوکم دەیفەرموو ڕۆڵە هەر کەسێ ئەو عەشقەی نەبوو بێ لە ئایەتی ئینی لەئەجید ریح یوسفی حەزەتی یوسف تێناگە کە حەزەتی یعقوب سەد کیلۆمەتری مابوو فەرمووی بۆنی یوسفم بۆ دێ دوای ئەو هەموو ساڵە بۆنی کراسەکەی یوسفی بۆ دەهات فەرمووی واللهی من ئەو عەشقەی حەزەتی یوسفم توش بوو بوو دوای بیست ساڵ زیاتر بۆنی حەلیمەم لەوێوە بۆ دەهات ئاخری پیتی لەیلاش لایە وتی ئێمە هەردووشمان بووین بە یەک ناو چووینە ناو یەکەو تواینەوە ناوم مەولایە نیوەی هی خۆمە و نیوەم لەیلام لەگەڵە لە قۆناغی نۆیەما دەبێتە مەح و فەنا یعنی ئەوەندە یەکتری خۆش دەوێ ئەم ئینسانە خۆی دەتوێتەوە بۆیە لە کۆتایی ژیانی مەجنونا لێیان پرسی ناوت چیە وتی ناوی خۆم لەبیر چۆتەوە ناوم لەیلایە هەر یەکجاری توامەوە تێیدا وەڵاهی ئەوەی ئەمڕۆکانە دەگوترێ بەم نامەی موبایل و نوکە نوک و میاو میاوێنە ناوی نراوە خۆشەویستی و دەستبڕینی کچی خەڵک وەڵاهی ئەوە تەنها تەنها ئاڵوگۆڕێکە تەنها جەزب و عەلاقەیەکی ناشەرعیە بەداخەوە زوڵمە لە خۆشەویستی ئەمڕۆ تێرکردنی غەریزەی جنسی ناوی نراوە خۆشەویستی پاک بۆیە دەبینین وەڵاهی هی وایە ژن دێنێ هەمووی مانگێکە دوو مانگە یان منداڵێکی هەیە خەریکە تەڵاقی دەدا ئێ کاکە بۆ وەڵاهی وەڵاهی وەبیللایی هەبووە گەنج هەبووە پەیوەندی بە ئێمەوە کردووە کە ڕێنمایی خێری بکەین کە هەرچەند ئەوە ئیشی ئێمە نییە ئەوە زانستی دەروونناسی دەبێ ئەو پسپۆڕییە بکا ئێمە لە ناچاریدا جاری وا دوو وشەی خێر دەڵێین وتوێتی سێ ساڵە لەگەڵ کچێکا پەیوەندی ناشەرعیم هەیە مانگ هەبوو بای دوو وەرەقە کارتم کڕیوە بۆ خۆم و بۆ ئەو کە لە نیوەی شەواندا بە دزی باوک و دایکەوە قسە بکەین وەڵی سعات هەشتی شەو لێم مارە کراوە بە ئاواتی دڵی خۆی گەشتوم سعات یانزەی شەو تەلەفۆنی بۆ کردوم حەزم نەکردو هەڵیگرم لەو دەقەو لەبەر چاوم کەوتووە سێ ساڵە بە ناشەرعی لێ وەڕز نەبووە کە بوو بە حەڵاڵی ئەمجا حەز ناکە پەیوەندی پێوە بکا بۆ خۆشی نازانێ بۆ وایە والله ئەوە گرفتی ئەو گەنجانەی ئێمەیە بۆیە ئەمڕۆکان هەتا ناتوانانی بچی بۆ ژن مارەکردن چونکە یەقینت هەیە دوو مانگی پێ ناچێ دەڵێ مامۆستا تەڵاقیە دەمەوە هەمووشی بە حساب غەرامیات و عەشق و گۆرانی و موبایل و موبایل بازیشە بەڵام ئەوە زوڵمە لە وشەی خۆشەویستی پاک، لە خۆشەویستییەکی شەرعییانە کە کوڕ و کچێک بیانەوێت بە یەکەوە دەست گیرانداری بکەن. من پێشنیارم کرد جارێکیان لەگەڵ لەو ماڵسافانەی پێشوودا وەزیری کار و کاروباری کۆمەڵایەتیم لە شوێنێک بینی لە موناسەبەتێکا ئەوەم پێ گوت وتم پێشنیار دەکەم ئەو کوڕ و کچە گەنجانەی کە لە مەحکەمە عەلامیان بۆ دەردەبڕدرێ دەزگیران یەکن نەگوازرێنەوە مەسافەی مانگێک خولێکیان بۆ بکرێتەوە وتی و قسەیەکی هەر زۆر ڕاستە وتم مامۆستایەکی ئاینی شارەزا لە بواری پەروەردەی خێزانیدا ئەم کوڕ و کچە فەقیرە وەڵڵاهی نازان دەزگیرانداری چییە نازانن خێزانداری چییە نازانن خۆشەویستی چییە کوڕەکە بەس خۆشەویستیەکەی بۆ کچەکە وەیە پێی جوانە کچەکەش بەس ئەوەی پێجوانە کە سارەی هەیە و دەوڵەمەندە جا علەماش فەرموویانە خۆ پارێزە لە کچێک هەموو سامانەکەی بەس جوانیەکەی بێ ئیتر تازە تەواو ئەوەی نەما دەمو چاوی ئەوی نەقڵ بووبێ ئەبێ پێیان بکتێ خێزان هەر خۆشەویستی نییە گرفتیشی هەیە چارەسەریشی هەیە لە خولێکی یەک مانگەدا ئەم کوڕکچە بە شەرعیش یەکتر ببینن حەڵاڵی یەکن و هەم لە ڕێژ ڕێنمایەکانی ئاینی پیرۆزی ئیسلامیشدا قسە و باسی حەڵاڵیان بۆ بکرێ ئەوە ئەوە حکومەت دەتوانێت استفادە بکە لەو مەسەلانەدا و ئەم ئەم مەسەلەی تەڵاق و تەڵاق خۆری ئەوانەش نەمێنێ ئەو چوار دەی دووش ئومێدەوارم حکومەتی هەرێم گرنگی پێنەدا لە چوار دەی دووی 2008 لە مەوقعی ئەلعەرەبیە لەسەر ئەنتەرنێت ئەوە ئەوانە بەسن سەیری سایتەکان کەن لە وڵاتی تایلەند لە بانکۆک کە پێی دەوتێ عاصمەت الخەتیئە شوێنی تاوانکاری یعنی ئەوەندە بێ شەرعی لێ دەکرێت بانکۆکی پایتەختی تایلەند ناوی عاصمەت الخەتیئەیە پارێزگاری ئەو شاری بانکۆکە داوای کرد ڕۆژی عاشقان، ڕۆژی ڤالانتاین هیچ وتێل و هۆڵێک نەکرێتەوە بەسەر کوڕ و کچەکاندا، چونکە وڵاتمان بەرەو وێرانی دەڕوا. با ناوی بنێین ڕۆژی پاکی خێزانەکان. با گاڵتە بە خۆشەویستی نەکەین. کابرایەکی کافر لەو سەری دنیا هاوار دەکات لێی بێزارم. بەداخەوەم بۆ کەناڵێکی کوردی لێرەکانە بڵێ ڤالانتاینتان پیرۆز و گوڵی سوورتان پیرۆز و عاشقانتان پیرۆز با عاشق وەک خۆی تێبگەین و وە کاتی خۆشی سێ وتارم داوە هەر کەسێک کە بیەوێ ئەم بابەتە وەکوو شتێکی دی کۆمێنتی یان لەسەری بنووسێ لە زانکۆ و پەیمانگاکاندا بە سیدی و لە ئەرشیفا سێ وتاری دوور و درێژە ئەمساڵ هەندێ شتی تازەم هاتە بەر چاو لێم زیاد کرد و بە بیرهێنانەوەیەک بوو لە مانگی مەولوودی پێغەمبەرا صلی اللە علیە وسلم کە ئەمە ڕێبازی پێغەمبەرە بۆ گەنجان ئەی گەنجان شوێن پێغەمبەرەکەتان کەون بەختەوەری دنیا و قیامەت دەبن یا ڕەبی خوایە داوا لێ دەکەم لەم کاتە پیرۆزەدا لەبەر خاتی حرمەتی ئەو پێغەمبەرە خۆشەویستەس کە لە مانجی وەلادەتی ئەو زاتەداین یا ڕەبی خوایە کوڕکچەکانمان بە دڵی خۆیان بگەیەنی یا ڕەبی خوایە کوڕکچەکانمان بە حەیا و حرمەتەوە بە دین و ئێمانەوە ئەوانەی کە یەکتریان بە پاش و خاوێنی خۆش دەوێ بە ئاواتی دڵی خۆیانیان بگەیەنی باوک و دایکەکانمان وشیار کەی ڕێگر نەبن لەبەردەم خۆشەویستی پاک و حەڵاڵی کوڕ و کچەکانیاندا یاڕەبی خوایە گەنجان ڕویان کردوەتە ماڵی تۆ خوایە لە داوێن پیسی بیان پارێزی کچانمان ڕویان کردوەتە ماڵی تۆ یاڕەبی خوایە لە خەڵکی فێڵزان و درۆزن بیان پارێزی یاڕەبی حەیا و حرمە لە ناو میلەتی کورد و مسلماناندا زیاد کەی لەم ڕۆژە مبارەکەدا یا رب العالمین لێت دەپاڕێمەوە ئەوەی نەخۆشە شیفای بدەی ئەوەی گرفتارە گرفتەکەی بۆ چارەسەر کەی الحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا